چونکە کوردەواری خۆمان ئەڵێ ئەڵێ مەلا جێگر پێغەمبەرە کە جێگر پێغەمبەری کوا داوە و بانگەوازی پێغەمبەر صلی الله عليه وسلم هەر لە پارە خواردن بوو ئەوەی پارەی پێ بخۆی ئەو دینە ئەو دینە هەڵەگری بوو ئەوەی خەڵکی پێچەواشە بکەی یا ئەبێ ئەوەی کە پێغەمبەرەکە بە قەومەکەی وت ئەوە بە قەومەکە بڵێ